هم العدو فاحذرهم قاتلهم اللە انا یوفکون هەر کاتێک دەیان بینیت لەش و قەلافەتیان سەرسامت دەکات و ئەگەر قسە بکەن گوێ لە قسەکانیان دەگریت دووڕووان هەر وەک داری هەڵپەسێردراون وا گومان دەبەن هەموو هاوار و قیڕەیەک بۆ سەر ئەوانە هەر ئەوانن دوژمن کەواتە خۆتیان لێ بپارێزە خوا بیانکوژێ کاتێک کە وەختی مردنی هات، وە خوا شارەزایە بەوەی کە دەیکەن،